شەوی شەش سەد و پەنجا و نۆ چیرۆکی چوونە کۆشکی ئەبڵەق و مارەکردنی کچی شینەشای پەریان شەهرەزاد وتی شاغەریب ڕووی کردە شامەرعش وتی ئاواتم ئەوەیە ئەم کچەمارە بکەم شامەرعش وتی پیلانی تۆ نەبوایە و ئێمە تیا ئەچوون و ئەم شار و کۆشکەمان بۆ ناگیرا لەبەر ئەوە هەرچیەک لەم شار و کۆشکەدا هەیە هی خۆتە چۆن بە باش زانی وا بکە غەریب سوپاسی کرد لە کچە چوە پێش دەستەکانی گرت و سەرنجیدا هێندەی دی چوو بەدڵیدا ئەم کچە کچی پاشای چین بوو کاتی خۆی شینە شای پەریان لە ناو کۆشکی پاشادا دایکی هەڵگرتووە ئەو کاتە ئەم ژنە مارە کات و دواتر ئەم کچانە بێ ئەم کچە چلەی چووە دایکی مرد ئیدی شینەشای پەریان خۆی پەروەردەی کرد هێندە جوان بوو باوکی پێی ئەوت ئەستێرەی بربەیان شاغەریب لەم جەنگەدا باوکی کوشت ئەم کچەش زۆری ڕق لە باوکی بوو کە شاغەریب داوای کرشوی پێ بکە پەسەندی بوو دواتر شاغەری فەرمانیدا ئەو کۆشکەی ئەبڵەقیان هەڵوەشاندەوە خشت و زێر و زیوەکانی و شتەکانی ناویان دابش کرد بەسەر دێ و درنجاندا خۆشی بیست یەک خشتی زێڕینی بەرکەوت، لە شتومەکانی تری کۆشکیش هێندەی بەرکەوت کە نەئەهاتە ژمارە، ئەمجا بەرەو قەڵای بەرقان چوون و شامرعش دەستی شا غەریبی گرت و کێوی قافی پیشان دا و ئەو هەموو شتە سەیرانەی بینی کە گەشتنە ئەوێش کۆشکەکەی بەرقانیشیان هەڵوەشاند و بە هەمان شێوە زێڕ و زیوەکانیان بەش کرد شامرعش وتی ئەی پاشای ئادەمی ئیدی بە شوێن تەوەم تا ئەگەیتە وڵاتی خۆت شا غەریب سوێندی خوارد وتی بە حەقی حەزرەتی ئیبراهیم لە مندە زیاتر ماندود ناکەم تەنیا کلینجان و قورینجان لەگەڵ خۆمە بم شامەر عژوتی کەوا بوو دههزار سوارەی جنۆکە ببە لەگەڵ خۆت شاغەری بوتی تەنیا ئەو دوانە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی مەرعشای پەریان فەرمانی دا سەد دێو ئامادە بکەن هەموو شتومەکەکانی شاغەری هەڵبگرن لەگەڵ ئەستێرە بەیانی خێزانی دا فەرمانی بەکلینجان و قرینجاندا کە شا غەریب هەڵبگرن و ئاگایان لێی بێ. شا غەریب ویستی ئەسپە نایەبەکەی لەگەڵ خۆی ببا. شا مەرعش وتی، ناتوانیت بیبەی چونکە لەسەر زەوی ئێوە ئەمرێ. ناردی ئەسپێکی تریان بۆ هێنا. دەریایی بوو. ئەمجا ئامێزی بۆ شا غەریب گرتەوە و خواحافیزیان کرد. کلینجان و قورینجان شا غەریب و ئەسپیان هەڵگرت و سەفەر دەستی پێکرد. دوو ڕۆژ و شەوێک بە ڕێگاوە بوون تاکو گەشتنە نزیک شاری عوممان. لایان دا بۆ حەوانەوە ئەو کاروانە ڕێگەی پەنجا ساڵی بڕی بوو شا غەریب فەرمانی دا بە کلینجان کە بڕوات بزانێ دەنگ و باسی شار چییە ئەویش ماوەیەک ون بوو کە گەڕایەوە گوتی پاشام شار گەمارۆ دراوە جەنگ قەوماوە سوپای بتپەرستان هێندە زۆرن لە ژمارە نایەن ئێستا جەمەرقان وەستا بوو لە گۆڕەپان ئەی ناڵان ئەی نرکان داوایە کرد بۆ زۆران ئەمجا فەرمانی دا ئەسپم بۆ زین بکەن زرێپۆش و شمشێرم پێ بدەن بۆ جەنگ پیاوی خۆی ئەوێ تیایدا ئازا و ترسنۆک دەرەکەوێ ئەمجا ئەسپی دەریاییان بۆ ئامادە کرد کلینجان و قورینجان وتیان گەورم ڕێگامان بدا بە ئەم هەزار جنۆکەی ئێمەش لەگەڵ ئێوەدا پەلاماری بتپەرستان بدا شا غەریب وتی بە حەقی حەزرەتی ئیبراهیم سڵاوی خوای لێ بێ تا من بە سەر پشتی ئەم ئەسپەوە بم ناهێڵم ئێوە بجەنگن تومەز کاتێک عەجیب شا پەنا ئەبا بۆ شای عەرەبی قەحتان لەوێ داڵدەی ئەدا کلینجان و قرینجان پەلامار ئەدەن سوپای شای عەرەب ئەشکێت و کوڕی شا کوژرێ شا عەجیب کۆمەڵەکەی خۆی کۆکاتە و پێیان ئەڵێ ئەگەر بچینەوە بەردەست شای عەرب پێمانەڵێ بەهۆی ئێوە تووشی ئەم نەهامەتە هاتووم توڕە بێت و هەمومان ئەکوژێت باشتر وایە ڕوبکەینە وڵاتی هندستان و پەنا ببینە بەرشا تەرکنان مەگەر ئەو بتوانێت تۆڵەمان بسەنێ ئەوانیش ڕازیەبن و ئەلێن با بڕۆین خی ئاگر پشت و پەنامان بێ چەندین ڕۆژ و شەو بەڕێوە بوون تاکو گەشتنە هەند ئەمجا داوایان کرد بێنە ناو شارەوە. شا ترکنان ڕێی پێدان. کە گەیشتنە بەردەم پاشا کڕنۆشی بۆ برد وتی، گەورەم داڵدەم بدە، ئاگر پشت و پەنات. پاشای هند پرسی، تۆ کێیت؟ ئەویش وتی، شا عەجیبم، پاشای وڵاتی عێراق، برایەکی خۆم زۆردارمە و بە دوامەوەیە، ئێستاش پەنام بۆ تۆ هێناوە. ئەمجا بۆی گێڕایەوە کە چۆن بانگەشە بۆ ئایینی ئیسلام بوون ئەکا لەسەر حەزرەتی ئیبراهیم. ئەمەی بیست توڕە بوو وتی قەسەم بەخوای ئاگر ئەبێ لەناویان ببەم و ئاینی ئاگر پەرستی خۆمان جارێکی دی بڵاو بێتەوە ئەمجا کوڕەکەی بانگ کرد و پێی وت هەر ئێستا سوپا کۆبکەنەوە بەرەو عێراق بڕۆ لێیان بدەن ماڵیان کاول بکە هەر کەسێک نەگەڕایەوە سەر ئاگر پەرستی ئەشکەنجەی بدە و بیان هێنەوە ئێرە با جۆرەکانی ئەشکەنجیان پێ بچێژم کوڕە پاشای هند سوپایەکی ڕێخست لە هەشتا هەزار سوارە هەشتا هەزار سواری زەڕافە ببوون دە هەزار فیل کە سەرپشتیان کەژاوەی بەسەرەوە بوو، لە شیشی زێڕین دروست کرابوو، لە داری سەندەڵ و بزمارەکانی زێڕ بوون. ئەو کەژاوانە پەردەی ئاوریشمیان بەسەردا درابوون کە بە زێڕ و مرواری نەخشابوو. چەندین تەختەڕەوانیان هەبوو کە هەریەکەیان هەشت سەربازی بەسەرەوە بوو، بە هەموو جۆرە چەکەکان ئەجەنگان. کوڕی پاشای هند یەکێک بوو لە پاڵەوانانی سەردەمی خۆی ئەم پاڵەوانە ناوی ڕعد بوو لە دە ڕۆژدا سوپای ڕێخست وەکو پەڵەی هەور بەڕێکەوتن دوو مانگی ڕەبق بەڕێو بوون تا گەشتە شاری ئەممان گەمارۆی شارەکاندا شاعجیب زۆر دڵخۆش بوو کە پێیوا بوو ئەو سوپایی بەسەر بتپەرستاندا سەرەکەون لەم لایشەوە جەمرقان و دێوسادان شەیپوری جەنگیان لێدا دێو سەعدان هاتە گۆڕەپان داوای پاڵەوانێکی هندیە کرد بۆ زۆران پاڵەوانێکی هندی هات زۆر خۆی بۆ نەگیرا دێو سەعدان ڕمێکی دا بەسەریدا کەوتە سەرزەوی مرد دووەم پاڵەوان هات کوژرا سێم و چوارەم هات لەناو برا تاکو لەو گۆڕەپانە لەو بتپەرستانە سی کەس کوژرا ئەم جایەکێکی زۆر پاڵەوان شا تەرکنان بوو هات کە شۆڕە سواری سەردەمی خۆی بوو پیانەوت کە لەبەران سەگە پیس بوی بەو پاڵەوانە پاڵەوانانمان بەدیل بگریت ئەوە بزانە ئەمڕۆ دواین ڕۆژی ژیانتە ئەمجا کەوتنە هێرش بردن و پەلاماردان دوای کەمێک دێوسادان ڕمی ئاڕاستەی سنگی کەل لە بەران کرد بەڵام خۆی لادا دێوە لەگەڵ ڕمەکەدا سوڕا و کەوت پیاوانی کەل لە بەران لە دەوار هاتنە دەرەوە و لە پشتەوە قۆڵ بەستیان کرد و بردیان ئەمجا جەمرقان هاتە مەدان ئەمجا ئەویش بەدیل برا ئەمجا پاڵەوان دوای پاڵەوان لە بەرامبەر کەللەبەران ئەدۆڕان ئەبران تاکو بیست و چوار پاڵەوانی سوپای ئیسلام بە دیل بران. ئەمجا شا غەریب وتی هاوار بە ماڵم بۆ ئاینی حەزرەتی ئیبراهیم. سواری ئەسپە دەریاییەکەی بوو، شمشێرە زێڕینەی بافپی کوڕی نوحی لێ هەڵکێشا چووە مەیدان، کەوتە پەلاماردانی کەللەبەران، ماوەیەکی باش یەکتریان هێناو برد. ئەنجام شا غەریب کەللەبەرانی بە دیل گرت. پاڵەوانی دووەم و سێم و لە کۆتاییدا پەنجا و دوو پاڵەوانی سوپای بتپەرستانی گرت، ئەسپی ژێری دێو و دەریایی شمشێری دەستی زێڕ و دوانزە بز درێژ و سێ بز پان بوو، شمشێری دێو بەرقان بوو. ئیتر پاڵەوانانی ئیسلام سەریان لەم سوارە ئازایە سوڕما چونکە خدە و زرێپۆشی لەبەردا بوو نەئەناسرایەوە، دیسان پاڵەوانێکی بۆ هاتە مەیدان دوای کەمێک ڕمێکی لێدا لەسەر زین کەوتە خوار قلینجان و قرینجان بۆی چون ئەویشیان قۆڵبەست کرد و بردیان دایانە دەست سەهیم شەو هات شەیپوری جەنگ کۆتا بوون لێدرا جەنگاوەران بۆ سەربازگەی خۆیان چوونەوە پاڵەوانە زرێپۆشەیش بەخۆی و ئەسپە دەریاییەکەیەوە بەرەو سەربازگەی ئیسلام بۆوە سەهیم بە غار خۆی گەیاندە ئەو پاڵەوانە ڕانی ماچ کرد و وتی تۆ کام پاڵەوانی دەستەکانت نەڕزێ خوا لە ئیسلامت کەم نەکاتەوە ئەویش خودە و ڕوو پۆشەکەی لادا سەهیم باوەشی بۆ گرتە و هاواری کرد مسلمانی نا شاغەریب بە سەلامەتی گەڕاوەتەوە کە جەنگاوەرانی شەکەت و ماندوو ئەم هەواڵیان بیست لە ئەسپەکانیان دابەزین و بەرەو پاشان چوون دەستیان ماچ کرد و بەخێریان هێنایەوە ئیدی لەسەر تەختی پاشایەتی دانیشتەوە ئەمجا بەسەرهاتی خۆی بۆ گێڕانەوە کە چۆن شای پەریان بردویانە کێوی قافیان پیشانداوە ئەوانیش لە کاتێکدا کە ئەمەیان پێسیر بوو سوپاسی خۆیان کرد کە پاشیان سەلامت بووە هەردوو دێوە کلینجان و قرینجان هەمیشە بە دوای شاغەری بۆ بوون ئەمجا سەربازان و گەورە سەرکردەکان بەرەو ماڵی خۆیان بوونەوە شا غەریب شەو دەور و بەری چۆڵ بوو، بانگی هەردوو دێوەی کرد و پرسی ئەتوانن ئێستا بمبەنەوە شاری کوفە تاکو سەردانی کەس و کارم بکەم و هەر ئەمشەو بمهێننەوە ئێرە؟ نێوان ئەو دوو شارە شەست ڕۆژە ڕێیە، بە غاری ئەسپێکی غارکەر و توانە. کلینجان وتی، من لەم سەر ئەتبەم، با قورینجان لەو سەر بتهێنێتەوە. کلینجان هەڵیگرت و فڕی و. پرینجان بەدوایدا هەر نزیکەی سعاتێکیان پێچ و گەشتە شاری کوفە لەوێوە بەرەو کۆشکی شاغەریب لە دەرگایدا کە کردیانەوە مژدان بت بۆشە ئەویش هات و ئامێزی بۆ شاغەریب گرتەوە هەواڵی فەخر تاج و مەهدیەی ژنی پرسی وتیان زۆر باشن ئەمجا خزمەتکاران هەواڵیان گەیاندە هەردوو ژنەکەی شا غەریب ئەوانیش مژدانیان پێدان کەوتنە هەلهەلە کێشان ئەمجا شا غەریب لەگەڵ هەردوو ژنەکەی دانیشت و چیرۆکی سەفەری خۆی بۆ کێوی قاف گێڕایەوە ئەوانیش سەریان سوڕما بوو دەمەوبەیان کلینجان و قورینجان هاتن و شا غەریب خواحافیزی لێکردن و ئەم جارەیان سواری کۆڵی دێو قورینجان بوو بە هاوڕێتی کلینجان دایان لە شەقەی باڵ و ڕۆشتن پێش مەلا بانگدان گەیشتنەوە شاری عەممان، شا نوێژی بەیانی کرد و فەرمانی دا جەنگاوەران خۆیان ئامادەی جەنگ بکەن، فەرمان درا دەروازەی شار کرایەوە، هێندەیان زانی شۆڕەسوارێک خۆی کرد بە شاردا لە لایەن دوژمنانەوە هاتبوو، دیلەکانی ئیسلامی پێ بوو کە ڕزگاری کردبوون. کە سەرنجیان دا جەمەرقان و دێو سەعدان لەگەڵ ئەو هەموو سەرکردانە شۆڕەسوارەکە هەموویانی دایە دەست شا غەریب، جەنگاوەرانی ئیسلام خۆیان ئامادەی جەنگ کردبوو، لە بەرامبەر ڕیزی سوپای ئیسلامدا سوپای بت پەرستان ڕیز ببوون چاوەڕێی شەیپووری جەنگ بوون شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شمشێری لەناوبەری ڕاکێشا، کە شمشێری یافپی کوڕی نوح پێغەمبەر بوو، قامچیی لە ئەسپی ژێری ڕاوەشان، بەنێو هەردوو ڕیزی خۆمان و دوژمناندا کەوتە غارغارێن. شیڕاندی، ئەوەی بمناسێ خۆی لە قەرەم نادا، ئەوەشی نەمناسێ، خۆمی پێ ناسێنم. من شا غەریبم پاشای وڵاتی عێراق، برای عەجیبم، کە پاشای هند ئەمەی بیست، شا عەجیبی بان کرد وتی ئەم جەنگە بەهۆی فیتنەی تۆ ڕوویدا ئێستاش ئەوە برای خۆت ئەبێت بۆی بچیتە گۆڕەپان شا عەجیب کەوتە کڕوزانەوە پاشای هیند وتی بە حەقی ئاگر و خۆر بە پشکۆ و تەنور بە تاریکی بە سێبەر بە ڕووناکی دەوروبەر گەر هەر ئێستا نەچیتە بەرامبەری بۆ شەڕی لەسرە دەدەم هەر ئێستا ئەو سەگەم بۆ پەت بکە شا عەجیب چارەی نەما سوار بوو بۆی هاتە گۆڕەپان هاواری کرد ئەی سەگی عەرەب ئەوە هێندە بەخۆت ئەنازی دێیتە بەرامبەری پاشایان مژدە بێت ئەمڕۆ دوایین ڕۆژی ژیانتە کە بە وردی سەرنجی دا و دەنگی ناسیاو هاواری کرد بەڕاستی تۆ کێیت عەجیب وتی من شا عەجیبی براتم ئەمجا غەریب وتی ئای بۆ خوێنی دایک و باوکم شمشێرەکەی دا دەست کلینجان و بە ڕمێکەوە بۆی چوو لە بن دەستی توند کرد هەر وەکو هەڵۆ چنگی پێدا کرد و لەسەر زینەکەی هێنایە خوارەوە بە برینداری هەردوو دێوەکە بۆی چون و قۆڵبەستیان کرد و بۆ نێو سوپای ئیسلامیان برد شاغەریب لە خۆشی داوتی گەیشتمە خۆزگە و ئاوات و هیوا سوپاس گوزاریم بۆ تۆیە خودا زۆر بە هەژاری و نەداری ژیام، دواتریش بوومە پاشا و پێشەوا، وڵاتانێکم گرت و کۆیلەم بوون، بە پشتی خوا بوو کە من بۆم لوا. کە ڕەعد شا بینی شا غەریب چی کرد، بە عەجیبی برای، تووڕە بوو، سوار بوو شمشێر و قەڵغانی هەڵگرت، بە غار چووە بەرامبەر شا غەریب و هاواری کرد، ئەی ڕسواترینی عەرەب کۆڵە دار بەر بێ ئەدەب هێندە ئازا و لێزانی دیلکەری پاشایانی هەر ئێستا دابەزە و خۆت دەستی خۆت ببەستە با بتبەم بە چوار دەستە هەندێ پێت دڵخۆش ئەبم دوایش شەهرەزاد وتی کە شا غەریب ئەو هەڕەشەی بیست هێندە پێکەنی کە هێندەی نەمابوو بکەوێتە زەوی. ئەمجا هاواری کردە سەهیمی برای، ئادەی ئەو دیلانەم بۆ بێنە، کە هێنایان یەکە یەکە لە ملی دان، ئەمجا ڕەعد شا هەڵمەتی بۆ شا غەریب هێنا وەک کوڵنگ ویستی لە چنگی گیر بکا چنگ. زۆر یەکتریان هێنا و برد. دنیا تاریک بوو، شەو هات، تەپڵ لێدرا، جەنگ کۆتا بوو. هەر پاشا و بەرەو سەربازگەی خۆی چوو. پیرۆزبایی کران کە سەلامەتن. جەنگاوەرانی ئیسلام لە شا غەریبیان پرسی باشە بۆچی ئەمەندە درێژە بەم پاڵەوانبازییە دەیت؟ شا غەریب وتی ڕاستەکەی بە دەست من نەبوو چونکە پاڵەوانێکی بە توانایە منیش ئەمەوێ نەیکوژم بەدیلی بگرم چونکە بۆ ئاینی خۆمان بەسوود دەبێت. ئەگەر نا شمشێری یافپی لێ ڕاکێشم هەر زووی کوژم لەو لایشەوە لە ڕعتشا کۆبوونەوە پرسیاری پاڵەوانی بەرامبەریان لێکرد وتی بە حەقی ئاگر و خۆر پاڵەوانێکە کەمیۆنە لە ژیانمدا پاڵەوانی وەکو ئەمەم نەدیوە سبەینێ دیل یەکەم پەت یەکەم و ئەیبەم بەیانی کە خۆر هەڵات ڕووناک بۆ وڵات تەپڵی جەنگ لێدرایەوە لەشکر بەرامبەری یەک گۆستایەوە یەکەم کەس هاتە گۆڕەپان نەعرەتەی لێدا و شمشێری ڕاوەشان شا غەریب بوو هاواری کرد کێ دێتە بەرامبەرم تاکو لە ناوی بەرم قسەکەی تەواو نەکرد ڕعد شا بە سواری فیلەوە پەیدا بوو ئەدوت قەڵایە نابڕێت و پۆڵایە بەڕاستی و چەپدا شوڵ ئەدا بە فیلەکەدا کە لاسپەکەی غەریب نزیک بۆ ئەسپەکە سڵەمیەوە شتی وای نەدی بوو ناچار دابەزی و ڕەشمەکەی دا دەست هیمی برای و شمشێری لە ناوبەری لێ ڕاکێشا بە پیادەی بەرەو شاڕع چوو ئەویش تۆڕێکی پێبوو ئەو تۆڕە فڕێ ئەدرا بەسەر کەسی بەرامبەردا و پەتی سەری تورەکە تۆڕەکە ڕائەکێشرێ نێچیرەکە لە نێو تۆڕەکە دەسەوەسانە بێت وەگیرێ شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی ڕعدشا لە شا غەریب هاتە پێش تۆڕەکەی هەڵدا بەسەریدا ڕای کێشایەوە کە کلینجان و قرینجان ئەمان بینی بۆی چوون ڕەعشە خوڕیە فیلەکە کە بچێتەوە سەر بازگەکەی خۆیان کلینجان و قورینجان ئەم دیو ئەو دیوی فیلەکەیان گرت و جوڵەیان لێبڕی غەریبیش کە شمشێرەکەی پێبوو کەوتە دڕاندنی تۆڕەکە هەردوو سپایش کەوتنە جەنگی دەستەو یەخە تەپ و تۆز بەرز بۆوە خوێن ڕژا کەل لەسەر پەڕە نەعرەتە لێدرا ئەو ڕۆژەش جەنگ درێژەی کێشا و کە دنیا تاریک بوو تەپڵی کۆتابوونی جەنگ لێدرا جەنگاوەرانیش دەستیان لە یەخەیە کردەوە شا غەریب کە بەو شێوە ڕزگار ببوو ماندوو شەکەت بوو، جەنگاوەرانی بە سەرکردەوە سەرنجی دا زۆریان لێ کوژراوە، بۆیشی دەرکەوت کە بە هۆی ئەو سوارانەی سەر زەڕافە و فیلانەوە بووە، چونکە سوپای ئیسلام جەنگی لەو شێوەی نەدیبوو، ئەمجا فەرمانی دا بریندارەکان تیمار بکرێن، لەگەڵ پێشەنگ و سەرکردەکان کۆبووە و لێی پرسین چی بکەین باشە؟ وتیان گەورەم ئێمە بێ دەست و بێ تواناین توانای ئەو زەڕافە و فیلانەمان نیە ئەگەر ئەو کێشەیەمان بۆ چارەکرا ئەوە زۆر باشە کلینجان و قولینجان وتیان ئێمە لێیان دێینە دەست و زۆربەیان ئەکوژین پیاوێکی ژیری خەڵکی عەمانیان تێدا بوو وتی پاشام ئەگەر بە قسەی من بکەی چارەسەری ئەو زەڕافە و فیلانە لەسەر خۆم شا غەریب ڕووی کردە هەمووان وتی ئەم جەنگاوەرە هەرچیەکی پێوتن بە قسەی بکەن ئەوانیش وتیان بە چاوان جەنگاوەری عەمانی پرسی گەورەم چەند پاڵەوانتان هەیە؟ شا غەریب وتی، دە هەزار پاڵەوان. ئەمجا هەر لەوێدا فەرمانی دا با جیا بکرێنەوە. کۆبوونەوە کۆتا بوو. جەنگاوەر پێنج هەزار جەنگاوەری بردە بەردەم گەنجینەی چەک و جبەخانە و هەریەکە و تفەنگێکی پێدان. پێنج سەد جەنگاوەرە پاڵەوانەکەی تریش تیر و کەوانی دا دەستیان ئەو شەوە فەرمانی دا بە چەند سەرکردەیەک جەنگاوەران فێری بەکارهێنانی ئەو تفەنگانە بکەن لەو لایشەوە تا بەرەبەیان تیر ئەندازان فێری تیر و کەوان بەکارهێنان بکەن ڕۆژی دواتر سوپای ئیسلام دههزار پاڵەوان ئەمانیش ئامادەی جەنگ بوون کە شەیپوری جەنگ لێدرا بووە گوللەبارانی تفەنگەکان و تیربارانی تیر ئەندازان زەڕافو فیلەکان کەوتنە قیژەو هاوار بەرەو دوا گەڕانەوە بەهەڵە داوان هەڵاتن سەربازانی ڕەعد شا زۆربەیان بون بەژێر دەست و پێی ئەو زەڕافەو فیلە هەڵاتوانەوە جەنگاوەرانی ئیسلامیش تێیان کەوتن زۆریان لێ کوشتن سوپای ڕەعد شا هەڵات و بە بەزیوی لەو چۆڵەوانێدا بڵاوەیان لێ کرد شا غەریبیش بەدەم اللە وەکبەرەوە پێ ئەکەنی و زۆر دڵخۆش بوو شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو